بەشی بیست و دوو باسی ئەو ڕووداوانم بۆ مامۆساماکان کرد کە بە سەرماندا هاتبوو باسی دایکمم بۆ کرد وتم لەو ڕۆژەوە بەردەوام ئاەتر کورسیە خوێنێت و فوو بە دار و دیواری ماڵەکەیاکا و لەم ڕۆبەیان نیەوە دوعای لە گیرفانیدا هەڵگرتووە بە باوەڕی دایکم هۆی ئەو بدبختی ڕووی تێکردوین ئەوەیە کە شەوی چوار شەمەیەک ئینسانێکی شوم پێی ناوەتە ماڵمانەوە هەر کە هاتمە سەر ئەوەی بڵێم باوکمیان دوورخستۆتەوە قوڕگم پڕ بوو لە گریان بە چاوی پڕ فرمێسکەوە لە تاریکی سینەماکەیا ڕووم تێکرد و پێم وت منی تر جگە لە ئێوە کەسێکی تر شک نابەم ببێتە پەنا و هاوخەمم دەستی هێنا و قۆڵە ڕووتەکەمی گرت و وەها تون گوشی کە من هەستم بە ئازار کرد قۆڵمی گرت و منی بەلای خۆیدا ڕاکێشا ئاغای ئازیز سەرتان سوڕ نەمێنێت من تەنانەت لەو پەڕی لە زەتدا تەنانەت کاتێ لە کوورەی بەختەوەریشدا توێمەوە هەر هەست بە تاڵی ئەو ژەهری ژیانەکەم کەوا لە ژێر زمانمە هەستم بە چ لە زەتێک وەختێ دەستی بەر قۆڵم کەوت کەچی لەگەڵ ئەوەشا قێزم هاتەوە چاوەڕێی ئەوە نەبووم ئەو پیاوەک ڕەساس دەهاتە پێش چاو وای دەزانی دەتوانێت سۆزی دەروونی خۆی بشارێتەوە بەڵام لە خەتەکانی دەم و چاویا لەو سووری کە لە چاوەکانیدا بوو هەست بەو شڵەژان و تێکچوونەی دەکرا لەگەڵ ئەوەشدا مرۆڤ دوو دڵ دەبوو بەرامبەری و بە تەواوەتی لە مەبەستی تێناگەیشت ئایا بۆچی قۆڵمی گوشی دڵی بە حاڵم سووتا چونکە من خەریکم لە پێناوی ئامانجی هەردووکمانە ماڵ و خانەوادە و باوکم دانێن وەختێک بیرم لەمە کردەوە قێزم هاتەوە لەوانەشە بۆیە قۆڵی گوشی بم چونکە وتم بێکەس و بێپەنام و ئەو هەستی بە گەرمی خۆشەویستی من کرد ئەمەیان پێخۆش بوو ئەمە ئەو شتە بوو کە من تینووی بووم من دەمویست ئەو لە چاوە پڕ ئارزوەکانما ئەوە بخوێنێتەوە من کە ئامادەی گیانبازیم تەنها لە پێناوی ئەودایە تەنها لەبەر ئەوەیە کە من هەستەکەم دوای ئەو هەموو مت و موروانەی هاتە دەستم وا ئاخرێکی گەوهەرێکم دۆزیەوە ئاغای چاودێر سەرنج بدەن من نەخۆشم سیر مەکەن بە ڕواڵەت باشم کە ئەوەندەش بۆ ئەوروپاچم بەشێکی زۆری بۆ چارەسەری خۆمە چەندەها جار خۆم پیشانی پرۆفیسۆرە پلەیەکەکانی ئەوروپا داوە بەڕواڵەتیچم نییە زۆربیان منیان بە ساخ لە قەڵم داوە گشت ئەندامەکانی جەستەم دروستن بەڵام جاری واهەیە تەواوی لەشم ئەلەرزێت خەریکە بەدەنم گڕ ئەگرێت پێیان وتوم گوایە من توشی حەساسیەتێکی فرە بووم پێستی لەشم سەری پەنجەکانم نیگای چاوەکانم هەموو شتەکان پتر لە ئاستی ئاسایی هەستیارن. هۆکارەکانی دەرەوە زیاتر لە ڕادەی ئاسایی کارم لێکەن و ئەو هەستیارییە نائاسایە دەبێتە هۆی ئەوەی کە ئەعسابم پتر لە سنووری دیاریکراو بورووژێت من ئەڵێم چی نەبا لە ناخی دڵتانەوە گاڵتەتان پێم بێت ئەو شتانەی کە ئەیانڵێم ڕەنگە زۆر بێ بایەخ بن بەڵام لەگەڵ ئەوەشدا ئازارمێن خۆشم تێناگەم ئەو تابلۆی مامۆستاش دەربارەی چاوەکانی من کێشاوێتی ئەوەندە لە منەوە دوور نییە ئەو شتێک تێگەشتووە کە من خۆشم ڕەنگە تا ئێستا تێی نەگەیشتبم کاتێک بە دەست و پەنجە پتە و بەهێزەکانی خۆڵی گرتم دەتوت ناکاو هەزاران سوژنیان بە دڵما کرد لە هەمان کات تا دەتوت پاش ماندووبوونێکی زۆر ئاوی فێنکێکی سازگار دەکەن بەسەر لەشما کاتێ چاوم بڕیە چاوەکانی تەواوی ئەو جۆش و خرۆشی کە ئەوی دەتواندەوە خەریک بوو منی دەکردەکەوە چەشتم دڵم خەریک بوو هەڵەکەنرا دەمویست بە زمانێک بە جۆرێک لە جۆران ئەو شتەی لە دڵمایە پێی بڵێم ئاخ حەزم دەکرد ئەو زمانە هاوبەشەمان بهاتایەتە قسە سرمدا گرت و پەنجە گەورەکانی ماچ کرد کە دەیانویست لە قۆڵما جێ خۆیان بکەنەوە ئەو فشاری کە لەسەر قۆڵم بوو خاو بووە و پەنجەکانی کۆکردەوە سەری پەنجەکانی بە قۆڵما هێنا وەک ئەوەی بیەوێ ئەو ئازارە خاو بکاتەوە کە پێی گەیاندووە ناگەهان جارێکی دیکە بەتوندی قۆڵمی گوشی و ئینجا دەستی لابرد ئیتر لەوە زیاتر بەرگەم نەگرت هەڵسامە سەر پێ و وتم بڕۆین پرسی بۆ کوێ وتم هەر لێرە بڕۆین ئیتر بۆ کوێ چین با بچین وتی سەبرکەن ئەو لاوەی کە لە دوامەوە بووکاری پێمە چاوەڕێی منەکات ئاخ ئەم پیاوە بۆ ساتێک چییە کارەکەی ئامانجەکەی لەبیر نەدەچوویەوە من وام هەستە کرد گەرچی بەڵگەی ئەوە شمشک نابر هەم دیسان بیری لە کارەکەی کردەوە منی تا دەم کورەکە برد و ئینجاوای لێ کردم لە سەرمانە هەڵبلەرزم ئەمە و کۆستەیە کە تەمەنێکی تەواو من گرفتاری بووم ئێستا شەر گرفتاریم دەزان دەمەوێت چێ بڵێم دەمزانی کە تینووی ماچەکانم بوو کە سەری پەنجە داخەکانی دەیانەوێت تەواوی جستی من بسووتێنن دەمزانی کە سنگی پێویستی بە تەواوی گوشاری لەشی منە دەمزانی گەر کەسێک هەبێ لەو دنیادا بتوانێ بەختەوەری بکا ئەوا ئەو کەسە منم من خۆشم دەمویست هەز بە تەواوی گوشاری لەشی و چێشی گوشینی دەستە پتەوەکانی لە قوڵایی لەشما بکەم دەمیز بوونی لە بوونما بتوێتەوە دەمیز قژە ئاڵۆسکاوەکەی خاو بکەمەوە و بە پەنجەکانی خۆم لولیان بکەم دەمویست گەرمی لێوەکانی بە لێوەکانم بمژم دەمویست ڕۆحی ئەو ڕۆحە پڕ سۆز و تین و تاوەی بە ڕووتی ببینم دوور لەو قاوغە زبرەی کە ڕۆژگاری دیکتاتۆری و ترسی پۆلیس بە دەوریدا دروستی کردبوو دەمویست پێی بە قوڵایی ناخی بەرم بەڵام ئەو لە بیری کارەکەیا بوو لە بیری سیاسەتەکەیدا بوو من وامەزانی ئەویش وەکو من بەلایەوە جگە لە دونیای خۆم و خۆی دونیایەکی دیکە بوونی نییە بەڵام ئەو هەر لە بیری نامە نووسین و بە پۆستە ناردن و هەراسانکردنی سەرۆکی ئاسایش و ورووژاندنی شار و بیری لادێیەکانی مازندەران و کرێکارانی ئەسفەهان و هاوڕێکانی و ئەو لاوانەیا بوو کە چاوەڕوانی دەستوورەکانی بوون هەروەکو خۆشی دەیوت لە بیری خەڵکا بوو. من هەموو شتێکی خۆمم کردبوویە قوربانی ئەو کەچی ئەو بەرامبەر ئەوە نەیەویست هیچم بداتێ. دەرفەتیم نەدا هەڵسام و ڕۆشتم دەبواە گەر بۆ تەنها جارێکیش بێ ئیرادەی خۆم بەسەرا زاڵکەم وتم منە ڕۆم من ناتوانم لێرە بمێنمەوە من وامزانی ئەو لە جێگای خۆی دامێنێتەوە من سرم داخست و لە سینەماکە چوومە دەرێ بە دوامدا ڕای کرد تا پێم بگاتەوە لەسەر شەقامەکە گالیسکەیەکم گرت پێم وت چەترەکەی هەڵدا کاتێک ویستم سوار بم هات و لە تەنیشتمەوە دانیشت دەستی خستە ژێر باڵم لە داخاندا بە دەرم دەلەرزی بەڵام بە ڕواڵەت ئارام بووم دەستی گرتم و تون گوشی وتی فەرەنجیز وەڵامم نەدایەوە دەستەکانمی ئەگوشی بەڵام نەمەزانی چی پێ بڵێم سارد وەکو دارێکی تەڕ کە دووکەڵ دەکا و ناسوودێ ئاوا لایەوە دانیشت بووم ئەویشی چی ناوت کە گەشتینە شەقامی بەردەم باڵێزخانەکە گالیسکە چێکە پرسی بۆ کوێ بچین دەمیست ناونیشانی ماڵەوەی بدەمێ هێشتا ناوی شەقامەکەم لە دەم نەهات بۆ دەرێ ئەو بە دوا قسەکەمدا هات و وتی، بۆ لای شەقامی پەهلەوییەوە نزیک ئاوەکەی کەرەج. ئاوڕم لێ دایەوە و بە نیگایەکی پڕ لە سوپاسەوە سەیرم کرد. نەمەزانی چی بڵێم. ئەو پیاوە بە سەر منا زاڵ بوو. لە من بەهێزتر بوو. دەیتوانی هەرچییەکم بوێ لەگەڵما بیکات. ئیدی ئیرادەم لە دەست خۆما نەبوو. سەری هێنا و چاوەکانمی ماچ کرد، بەڵام من خۆم لە دەستی ڕزگار کرد. تاوێک لێی ڕامام. ئەو ماچانە خۆشترین ماچی تەمەنم بوون لە هەمان کاتدا هەرگیز خۆم بەو ناکام و بەدبەختیە نەبینی بوو ئافرەتە نەناسەکە کەمێک ڕاما گازی لە لێوی ژێرەوەی خۆی گرت بە زۆر دەویست ڕێگا لە فرمێسکەکانی بگرێت لە چەند ساتی دواییدا دەتوت هەر منی لە بیر چۆتە و لەگەڵ خۆی دادوێ دەتوت دیمەنەکانی ڕابردووە تاریکەکەی بە ڕۆشنی و زیندوی بەرچاویدا ڕەدەبن و ئەوەی دەیبینێ بە بیری دەسپێرێت تا باشتر بیگێڕێتەوە بێدەنگیەکەی منی بۆ دنیاکەی خۆمان هێنایەوە جارێکی دیکە تەماشایەکی تابلۆکەم کرد کە بەرامبرم بوو لە چاوەکانی ورد بوومەوە حەزم دەکرد شتێکی نوێیان تیاب دۆزمەوە لەم چاوە ڕوون و بێگردانەیە ئاوێنی ڕابردووی ئەم ئافرەتە خۆی حەشاردا بوو وەختێ چاوم لەسەر تابلۆکە لابرد و سێری ئەوم کرد تەماشام کرد سەیری سەعاتەکەیەکاوتی ئەزان کاتیش درەنگ بووە پرسیم، سەعات چەندە؟ وتی، لە یەک تێپەڕیوە. وتم، تازە خۆ دەرم ناکەن، ناڕۆم، حەزەکەم تا کۆتایی بەردەوام بیت. وتی، کۆتایی نییە، ئەی چۆن لەو جیا بوونەوە؟ وا ئەزانن دەمانتوانی پێکەوە هەڵبکەین؟ نازانم، منیشەمەوێ پرسیاری ئەوە بکەم. کێشەکە لێرەیایە، ئەگەر تا ئێستا نەتانتوانیبێ هۆی ئێوە بزانن، دیارە کە من نەمتوانیوە خۆم و ئەوتان پێ بناسێنم. بەڵام ئاخر چۆن و بۆچی ئەویان دوورخستەوە ئیدیەوە پەیوەندی بە ژیانی منەوە نییە ئێوەش نەتانویست و ژیانی خۆتانم بۆ بگەڕنەوە ئێوە دەتانویست پەردە لە ڕووی نهێنیم چاوانە هەڵماڵم من ئەمەشم نەویستووە من تەنها ئەمویست ئەوەتان تێبگەێنم کە چۆن و بۆچی ئەو وێنی چاوەکانی منی بەو جۆرە کێشاوە بەڵێ داوە دەزوەکانی ژیانی من بە جۆرێک لەگەڵ ئی هەودا تێکەڵاون کە جیاکردنەوەیان لە یەکدیمە حاڵە ڕووی وەرگێڕا و سێرێکی چاوەکانی کرد بۆ چەند ساتێک گرژی کەوتە نێو چاوانی دەتوت چاوەڕوانی ئەوە نەبوو ئەو وەسفەی کە هی خۆی کردبوو تیایاندا ببینێتەوە پاشانوتی ئەو ئەگەر منی نەناسی بێ و ئاوا وێنەی چاوەکانمی کێشا بێ گوناهی ئەو نییە گوناهی خۆمە چونکە من هەرگیز هەوڵم نەدەدا حەقیقەتی خۆم پیشان بدەم پڕکێشی ئەوەم ناکرد ئەوەندە ڕێزم لێگرت ئەوەندە پلە و پایی لام بەرز بوو کە ئەمتوانی ڕابردووی شومی خۆمی لە ئاشکرا بکەم تەماشاکەن ئەمە دژوارە من نازانم بە چ زمانێک ئەوەی کە لای خۆم پەرتە لە قاڵبێکا بۆ ئەوەی بخەمە ڕوو من ڕابردووم هەمیشە بە دوامەوە بووە ڕابردووم هەمیشەوەکو تارماییەک دوام کەوتووە آخر من چیم کردووە چ گوناهێکی گەورەم کردووە بۆچی نەمتوانی بۆچی نەمتوانی ژیانێکی ئاسایی بۆ خۆم بژیم بۆچی نەمتوانی بمە خاوەنی ماڵ و مێرد ئەی ئێستاش بۆچی ناتوانم شوو بکەم من ئاواتم ئەوە بوو ژیانێکی هونەرمەندانە بەسەر برم. خۆشەویستان بەشی بیست و دووهەمینی ڕۆمانەکەتان پێشکەشکرا تا ئێوارەیەکی تر و بە یەگەیشتنەوەیەکی تر